هەیانە خوا گفتوگۆی یەکسەری لەگەڵدا کردووە وەک موسا و پلە و پایەی هەندێکیانی بەرز کردۆتەوە بە چەندەها پلە وەک محمد صلی اللە علیە وسلم و چەندەها بەڵگەی ڕوون و ئاشکرامان بەخشیوە بە عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێ بێت وەک زیندووکردنەوەی مردوو چاکردنەوەی نەخۆشی زکماک و هەتا دوایی بە ویستی خوا و پشتگیریشمان کردووە بە فریشتەی سروش کە جوبڕائیلە خۆ ئەگەر خوا ویستی لەسەر بوایە ئەو خەڵکە هەمووی باوەڕدار دەبوون دوای هاتنی پێغەمبەرەکانیان جەنگیان دژ بەیەک نەدەکرد پاش ئەوەی چەندەها بەڵگەی ئاشکرایان لەسەر دەستی پێغەمبەران بۆ هاتبوو بەڵام دووبەرەکی کەوتە نێوانیانەوە هەندێکیان ئیمان و باوەڕی هێنا و هەندێکیشیان بێ باوەڕ بوو ئەگەر خوا ویستی لەسەر بوایە جەنگیان دژ بەیەک نەدەکرد و یەکتریان نەدەکوشت والکافرون هم الظالمون. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە لەو ماڵ و سامان و دارایی و عیلم و زانست و توانایەی کە پێمان بەخشیون، ببەخشن، پێش ئەوەی ڕۆژێک بێت کە کڕین و فرۆشتن و دۆستایەتی و تکاکاری تێدا نیە، ئەو ڕۆژە بێ باوەڕان هەر خۆیان لە ڕیزی ستەمکاراندان. هەموو دروستکراوەکانیەتی نەوە نەوز دەیگرێت و نە خەو چونکە ڕاگر و سەرپەرشتیاری بوونەوەرە هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە هەر ئەو زاتە خاوەنیانە کێیە ئەوەی دەتوانێت تکا بکات لەلای ئەو بەبێ مۆڵەتی خۆی دەشزانێت چی لە ئێستا و داهاتوو ڕابردوودا ڕوویداوە و ڕوودەدات هیچ کام لە دروستکراوانی زانست و زانیاری تەواویان نیە دەربارەی زانیاری و زانستەکانی ئەو، مەگەر بەوەی کە خۆی بیەوێت فێریان بکات. ئەم پێشکەوتن و زانستەی سەردەم بەشێکی کەمن لە بەخششەکانی خوا. فەرمانڕەوایی و دەسەڵات و زانینی ئەو زاتە هەموو ئاسمانەکان و زەوی گرتۆتەوە و پارێزگاریان بەلای خواوە هیچ گران نیە و زۆر کردن نیە لە وەرگرتنی بیر و باوەڕی ئاینی ئیسلامدا، دینداری بە زۆر نابێت بکرێت و دین بە زۆر نادرێت بەسەر کەسدا، چونکە بەڕاستی ڕێبازی چاک و دروست ڕوون و ئاشکرا بووە و جیا بۆتەوە لە گومڕایی و سەرکەشی، جا ئەوەی باوەڕی نەبێت بە تاغوت کە بریتیە لە هەموو ڕێگە و ڕێباز و هێز و بەرنامە و لادان و بتێک و باوەڕی دامەزراو بهێنێت بە خوا جا بێگومان ئەو کەسە دەستی گرتووە بە بەهێزترین هۆکاری ڕزگاریەوە ئەوانەش کە ڕێبازی کوفریان گرتۆتە بەر یارمەتیدەرەکانیان تەنها طاغوتەکانە لە نور و ڕوناکی دەریان دەهێن و بەرەو تاریکاییەکان دەیان بەن ئا ئەوانە نیشتەجێی ناو ئاگری دۆزەخن و بۆ هەمیشە تیایدا دەمێننەوە. الم تر الی الذی حاج ابراهیم فی ربه ان آتاه الله الملک سەلامی خوای لێ بێت لەبارەی پەروەردگاریەوە لەبەر ئەوەی خوا پاشایەتی پێ بەخشیبوو لەجیاتی باوەڕهێنان و سوپاسگوزاری کەچی دەمە دەمێی کرد لەگەڵ ئیبڕاهیمدا ئەم لووتبەرزیەشی کاتێک بوو بەهەواو فیزەوە پرسیویەتی لەئیبڕاهیم کەپەروەردگاری تۆ کێیە ئەویش لە وەڵامدا وتی، پەروەردگاری من ئەو زاتەیە کە ژیان دەبەخشێت و مردنیشی بەدەستە. نەمروود لە وەڵامیدا وتی، جا منیش ژیان دەبەخشم و مردنیشم بەدەستە. ئینجا فەرمانی دا هەندێک لە نەیارانی بکوژن گوایە ئەو دەیانمرێنێت. هەندێکیشی نەکوشت گوایە ئەوە ژیانی پێ بەخشیون، ئەوسا ئیبراهیم وتی، بەڕاستی خوا خۆر لە ڕۆژهەڵاتەوە دەهێنێت جا ئەگەر تۆ دەتوانیت لە ڕۆژئاواوە بیهێنە، ئینجا ئەو بێ باوەڕە ڕەنجی پەڕی و دەمکوت کرا و وەڵامی نەما. ئەو کەسە عوزەیر پێغەمبەر بوو سەلامی خوای لێ بێ یەکسەر خوای گەورە سەد ساڵ مراندی و پاشان زیندووی کردەوە پێی فەرموو چەند مایتەوە عوزەیر وتی ڕۆژێک یان کەمتر لە ڕۆژێک ماومەتەوە خوا فەرمووی نەخێر ئەوە سەد ساڵت پێچووە جا تەماشای خواردن و خواردنەوەکەت بکە لەو ماوە درێژەدا نەگۆڕاوە و نە تێکیش چووە تەماشای گوێ درێژەکەشت بکە بۆیە ئەمەمان کرد تا بەم بەسەرهاتە بتکەینە موعجیزە بۆ خەڵکی جا سەیری ئێسکەکانی گوێ درێژەکەت بکە چۆن بەرزیان دەکەینەوە و بەیەکەوەیان دەبەستین و پاشان بەگۆشت دایان دەپۆشین کاتێک بینی و بۆی دەرکەوت وتی نیشانم بدە چۆن مردوو زیندوو دەکەیتەوە؟ خوا فەرمووی، ئایە باوەڕت نەهێناوە؟ ئیبڕاهیم وتی، بەڵێ باوەڕم هەیە، بەڵام حەز دەکەم بە چاوی خۆم بیبینم تا دڵم ئارام بگرێت. خوا فەرمووی، جا کەواتە چوار باڵندە بهێنە و جوان سەرنجیان بدە و دوایی هەر چواریان سەربڕە و گۆشت و پەڕ و خوێنیان تێکەڵ بکە، ئەوسا لەسەر لووتکەی هەر شاخێک هەندێک لەو تێکەڵەیە دابنێ، وەکو ئەو کەسەی ماڵ و سامانی خۆی لەبەرچاوی خەڵکی ببەخشێت بۆ ڕیاکاری و خۆ نواندن و ئیمان و باوەڕی بەخوا و ڕۆژی دوایی نەبێت جا نمونەی ئەو جۆرە کەسانە وەک بەردێکی ساف وایە کە خۆڵێکی بەسەرەوە بێت لەوەو دوا بارانێکی لێزمە ببارێت بەسەریدا و هیچی بەسەرەوە نەهێڵێت و بە ڕەق و تەقی بەجێی بهێڵێت و حەقیقەتی دەربکەوێت. ئینجا ئەو جۆرە ڕیاباز و بێ باوەڕ بنەرنەرانە هیچ جۆرە بەهرەیەک لەو بەخشینەیان باخێکی هەبێت لە دار خورما و چەندەها جۆر ڕەزە ترێ پێ کاتبێ و چەندە جۆگە و ڕووبارێک بە ژێر درەختەکانیدا بڕوات و هەموو جۆرە بەروبومێکی تێدا بێت بۆ خاوەنەکەی و خۆی دووچاری پیری بووبێت و چەند نەوە و منداڵێکی لاوازی هەبێت کەچی لە ناکاو گەردەلوولێک گڕ و گەرمیەکی بەهێزی تێدا بێت و هەڵکاتە سەری و یەکسەر بسووتێت. ئەمە زۆر جێی داخ و نیگەرانییە، چونکە نە خۆی لەبەر پیری، نە منداڵی لەبەر بێهێزی ناتوانن باخەکە ئاوەدان بکەنەوە. ئا بەو شێوەیە خوا ئایەت و بەڵگە و نیشانەکان دەخاتە بەرچاوتان بۆ ئەوەی تێبفکرن و بیربکەنەوە، خۆتان مایەپووچ و ڕەنج بە خەسار نەکەن. لە کاتێکدا خۆتان ئەو جۆرە شتانە وەرناگرن و پێی ڕازی نابن ئەگەر بتاندرێتێ مەگەر چاوی لێ بنووقێنن و بزانن کە خوا دەوڵەمەند و بێنیازە و شایەستەی سوپاسە پێویستی بە بەخشینی بێنرخ نییە. الشیطان یعدکم الفقر ویأمرکم بالفحشاء واللە بما تعملون خبیر. ئەگەر خێر و چاکە و بەخشینەکانتان بە ئاشکرا ئەنجام بدەن ئەوە شتێکی چاکە، خۆ ئەگەر بیشارنەوە و بیدەن بە هەژاران بە نهێنی ئەوە چاکترە بۆتان. جا بەو بەخشینە خوا هەندێک لە گوناهەکانتان دەسڕێتەوە و خوا ئاگایە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. هیدایەت و ڕێنمویی و موسوڵمان کردنی ئەو خەڵکە لەسەر تۆ نیە چونکە تۆ تەنها گەیاندنی پەیامەکەت لەسەرە بەڵام خوا هیدایەت و ڕێنمویی هەر کەسێکی بوێت دەکات بە مەرجێک ئەو کەسەش ڕووی دڵی بکاتە ئیمان هەر خێرێکیش ئەنجام بدەن ئەوە قازانجەکەی بۆ خۆتانە ئێوە ئەی بڕواداران هیچ شتێک نابەخشن مەگەر بۆ ڕەزامەندی خوا نەبێت و هەر خێر و چاکەیەکیش ئەنجام بدەن پاداشتەکەیتان دەستتان دەکەوێتەوە ئەوسا ئێوە بە هیچ شێوەیەک ستەمتان لێ ناکرێت. للفقراء الذین احصروا فی سبیل اللە لا یستطیعون ضربا فی الارض، بەو هەژارانەی کە لە پێناوی خوادا لێبڕاون و ناتوانن بگەڕێن بە زەویدا و بازرگانی و کاسبی بکەن بەهۆی خەریک بوونیان بە گەیاندنی پەیامی خوا ئەوەی نەیانناسێت ئەو هەژارانە ئەوەندە کەسایەتی خۆیان ڕادەگرن و نەفس بەرزن وا دەزانی دەوڵەمەندن هەڵسوکەوت ناکەن و ڕاست نابنەوە لە گۆڕدا مەگەر وەک ئەو کەسەی کە شەیتان دەستی لێ وەشاندبێت هەر لە دونیادا سروشتی نین لە قیامەتیشدا وەک شێت دەبن چونکە ئەوانە دەڵێن کڕین و فرۆشتن وەک سو وایە لە حاڵێکدا خوا کڕین و فرۆشتنی حەڵاڵ کردووە و سوی حەرام کردووە جا ئەوەی ئامۆژگاری پەروەردگاری پێ گەیشت و وازی هێنا ئەوەی دەستی کەوتووە بۆ خۆی کاری لێپرسینەوەشی دەکەوێتە لای خوا ئەوە مۆڵەتی بدرێت تا دەرووی لێ دەکرێتەوە و دەیبێت، خێرکردتان بە قەرزارەکە و ئازادکردنی و بەخشینی چاکترە بۆتان ئەگەر ئێوە بزانن چەندە پاداشتی خوایی بێ سنوورە. واتقوا یوما ترجعون فیه الی اللە ثم توفی کل نفس ما کسبت وهم لا یظلمون. خەڵکینە، لە سزا و تۆڵەی ڕۆژێک بترسن کە تیایدا بۆ لای خوا دەگەڕێنەوە. با هیچ نووسەرێک سەرپێچی نەکات لە نووسین، هەروەک چۆن خوا فێری کردووە با بنووسێت. خۆ ئەگەر کەسێک خوێندەوار نەبێت، ئەوەی کە حەقەکەی بەسەرەوەیە و قەرزەکەی لایە، با بە دەمی خۆی ئەندازەی قەرزەکەی بە کاتبەکە بڵێت و لە خوای پەروەردگاری بترسێت و چاوپۆشی لە هیچی نەکات و لێی کەم نەکاتەوە. خۆ ئەگەر ئەوەی قەرزەکەی لەسەرە هەڵەشە بوو یا لاواز بوو، منداڵ یا بەساڵاچوو بوو، یا نەیدەتوانی دان بە حەقەکەدا بنێت، کەڕ و ڵاڵ بوو، با بەخێوکەر یا سەرپەرشتیارەکەی دادگەرانە حەقیقەت و ڕاستی قەرزەکەی بڵێت و با دوو پیاو لە خۆتان شایەدی لەسەر قەرز و مامەڵەکە بگرن. ئەگەر دوو پیاو دەست نەکەوتن بۆ شایەدی با پیاوێک و دوو ئافرەت شایەتیەکە بدەن لەو کەسانەی کە ڕازین بە شایەدی دانیان نەوەکو یەکێک لە ئافرەتەکان بیری بچێت با ئەوی تریان بیری بهێنێتەوە شایەدەکان نابێت کاتێک داواکران خۆێڵ بکەن و ئامادە نەبن بێزار مەبن لەوەی کە قەرز بنوسن کەم بێت یا زۆر و تا ماوەی دیاریکراوی. بە ڕوونی بایاداشت بکرێت ئەنجامدانی مەسەلەی قەرزتان بەو شێوەیە دادپەروەرانەیە و پەسندترە لای خوا لە نەنووسین، ئەوسا چاکتر دەتوانن شایەدی ڕاگرن و نزیکترن لەوەی گومان و دوودڵی بە یەکتر نەبەن، مافی کەس تیا ناچێت مەگەر بازرگانییەک بێت لەبەردەستاندا و لەنێو خۆتاندا بیگێڕن و کڕین و فرۆشتن ئەنجام بدەن. ئەوە گوناهتان ناگات کە ناینووسن چونکە ئاسان نییە و مامەڵە دوا دەخات هەتا بۆتان دەکرێت شایەت بگرن کاتێک کڕین و فرۆشتنتان ئەنجام دا و نابێت نووسەر و شایەت ئازار بدرێن و بێزار بکرێن خۆ ئەگەر شتی وا بکەن ئەوە بەڕاستی مانای وایە ئێوە لە چەندەها فەرمانبەرداری دەرچوون جا لە خوا بترسن و خۆ پارێز بن و خوا فێری ئەو شتانەتان دەکات کە خێری تیایە و بۆ دونیا و پاداشتی قیامەتی لە دوایە خۆ ئەگەر لە یەکتری دڵنیا بوون با ئەوەی بە ئەمین و دەستپاک دادەندرێت ئەمانەتەکەی، قەرزەکەی، بداتەوە و با لە خوای پەروەردگاری بترسێت نەکەن شایەدی بشارنەوە، ئەوەی شایەدی بشارێتەوە ئەوە بەڕاستی دڵی ژەنگاوی و ناپوخت گوناهبارە. وقالوا سمعنا وأطعنا غفرانک ربنا وإلیک المصیر. پێغەمبەر و ئیمانداران باوەڕیان هەیە بەوەی کە لەلایەن پەروەردگاریانەوە هاتۆتە خوارەوە، هەموان باوەڕیان هەیە بە خوا و فریشتەکانی و کتێبەکانی و پێغەمبەرەکانی، دەڵێن هیچ جۆرە جیاوازیەک ناکەین لە نێوان هیچ پێغەمبەرێ لە پێغەمبەرەکانی خوادا لە باوەڕدا، هەروەها وتیان گوێڕایەڵ و ملکەچین بۆ بەدیهێنەرمان. پەروەردگارا لێمان مەگرە ئەگەر فەرامۆشیمان بەسەردا هات یا گوناه و هەڵەیەکمان لەدەست قەوما پەروەردگارا ئەرکی سەخت و کاری گران مەدە بەسەرماندا وەکو ئەوەی داوتە بەسەر ئەوانەی پێش ئێمەدا پەروەردگارا ئەرکێک مەدە بەسەرماندا لە تواناماندا نەبێت توشی بەڵا و ناخۆشیەکمان مەکە توانا و هێز و هەناومان لێببڕێت گوناهمان بسڕەوە و چاوپۆشی بکە لە هەڵە و تاوانەکانمان و دایبپۆشە. داواکارین بەزەییت بێتەوە پیاماندا ڕەحممان پێ بکە، هەر تۆ پشت و پەنا و یاریدەری ئێمەیت. جا بۆیە داوا دەکەین سەرمان بخەیت بەسەر قەومی کافر و خوا نەناساندا. ئا بەو شێوەیە پەروەردگاری مەزن فێری نزای ڕێک و پێکمان دەکات، ئومێدە کە لێشمان وەربگرێت. بسم اللە الرحمن الرحیم. بەناوی خوای بەخشندەی میهرەبان. الف لام میم. سەرنجی سەرەتای سورەتی البقرە بدە. اللە لا الە الا هو الحی القیوم. خوا زاتێکە جگە ئەو هیچ خوایەکی تر نیە شایەنی پەرستن بێت و ئەو هەمیشە زیندووە و ڕاگر و سەرپەرشتیاری هەموو دروستکراوەکانیەتی. نزل علیک الکتاب بالحق مصدقا لما بین یدیه وانزل التوراة والانجیل. ئەی پێغەمبەر صلی اللە علیه وسلم خوا قورئانی بۆ تۆ بە ڕاست و دروست بە چەند قۆناغێک دابەزاندووە. بەڕاست دانەری سەرجەم کتێبە پێشووەکانی پێش خۆیەتی پێش دەستکاری کردنیان. هەروەها جیاکەرەوەی حەق و بەتاڵی ناردە خوارەوە کە قورئانە. بێگومان ئەوانەی بڕوایان نەهێنا بە ئایەتەکانی خوا، بۆ ئەوان سزایەکی سەخت لە دواڕۆژدا هەیە. بێگومان خوای گەورە باڵادەستە و خاوەنی تۆڵە و سزایە لە بێباوەڕان. ان اللە لا یخفی علیه شیء فی الارض ولا فی السماء. بێگومان هیچ شتێک لە خوا ون نابێت ئەوانە بنچینە و بناغەی قورئانەکەن و هەندێکی تریشی واتای جۆراوجۆر هەڵدەگرن و بە ئاسانی نازانرێن جا ئەوانەی کە لە دڵیاندا لاری و لادان هەیە حەز لە حەق و ڕاستی ناکەن ئەوانە شوێنی ئەو ئایەتانە دەکەون کە مانای جۆراوجۆر و فراوانیان هەیە بۆ ئەوەی فیتنە و ئاشوب و ناکۆکی و دووبەرەکی دروست بکەن یان بۆ ئەوەی لێکدانەوەی هەڵەی بۆ هەڵبەستن لە حاڵێکدا کە لێکدانەوەی ئەو جۆرە ئایەتانە هەر خوا خۆی بە تەواوی دەیزانێت، جا ئەو کەسانەی کە لە زانستدا ڕۆچوون دەڵێن، ئێمە باوەڕی دامەزراومان بەهەر هەموو ئەو ئایەتانە هەیە کە لەلایان پەروەردگارمانەوەیە و فەرمایشی ئەوە، بڵێ بەوانەی کە بڕوایان نەهێناوە سەرەنجام تێک دەشکێن و ژێردەست دەخرێن لە دونیادا لە ڕۆژی دوایشدا کۆ دەکرێنەوە و ڕاپێچ دەکرێن بۆ ناو دۆزەخ کە ناخۆشترین جێگەیە. قد کان لکم آیە فی فئتین التقتا فئە تقاتل فی سبیل الله و اخری کافرە یرونهم مثلیهم رای العین واللە یوئەید بنصره من یشاء ان فی ذلک لعبرە لئولی الابصار. ئەی محمد صلی اللە علیە وسلم بەو خەڵکە بڵێ، بێگومان لەو دوو دەستەیەی کە لە جەنگی بەدردا ڕووبەڕووی یەکتر وەستان نیشانە و پەندێکی گەورە بوو بۆتان، دەستەیەکیان لە پێناوی خوادا دەجەنگان، دەستەکەی تریان بێباوەڕ بوون، ئیمانداران لەبەرچاوی ئەواندا دوو ئەوەندەیان دەنواند، لە مەیدانی جەنگدا بە چاوی بینایی و بینین، خوا فریشتەشی دابەزاند بۆ یارمەتیی ئیمانداران. خوا پشتگیری هەر دەستەیەک و هەر کەسێک بیەوێت دەیکات. بەڕاستی ئا لەو یارمەتیەدا پەند و ئامۆژگاری هەیە بۆ ئەوانەی کە بینایی خۆیان بەکاردەهێنن و بە وردی بیردەکەنەوە. ئەویش ئەمەیە کە بۆ ئەوانەی پارێزکار و خواناسن، لای پەروەردگاریان باخەکانی بەهەشت ئامادەیە بۆیان کە چەندەها ڕووبار بە ژێر درەختەکانیدا و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات. هاوڕێ لەگەڵ ژیانی نەبڕاوە لەگەڵ هاوسەرانی پاکیزەدا و بەدەم هەستکردنی بەردەوام بە ڕەزامەندی پەروەردگاری ئازیز، لا اله الا هو العزیز الحکیم. خوای گەورە لە رێگەی دروستکراوانیەوە کە هەمووی نیشانەی دەسەڵاتی دەنوێنێت خۆی شایەتی داوە و دەری خستووە و سەلماندوویەتی کە بەڕاستی جگە لەو هیچ خوایەکی تر نییە کە شایەنی پەرستن بێت، ئەمەش بەهۆی دونیاپەرستی و حەسودی و ستەمکردنیان لەنێو خۆیان چونکە ڕازی نەبوون بە پێغەمبەرێک لە غەیری خۆیان جا ئەوەی باوەڕی بە فەرمان و ئایەتەکانی خوا نەبێت ئەوە بێگومان خوا بەخێرایی حیسابی خۆی دەکات لەگەڵیاندا هەر زوو بە دۆزەخیان دەگەیەنێت. بەوانەی کە کتێبیان پێدراوە و ئەوانەش نەخوێندەوارن لە موشریکانی عەرەب بڵێ، ئایا ئێوە تەسلیم بوون بە خوا و موسڵمان بوون؟ خۆ ئەگەر تەسلیم بوون ئەوە مانای وایە بەڕاستی ئەوە هیدایەتتان وەرگرتووە، خۆ ئەگەر پشت هەڵکەن و باوەڕ نەهێنن ئەوە تەنها گەیاندنی پەیامەکە لەسەر تۆیە هەرگیز ئاگری دۆزەخ چەند ڕۆژێکی کەم نەبێت بەر لەشمان ناکەوێت و ئەوەی لە ئاینەکەیاندا بۆ خۆیان هەڵبەستبوو سەری لێ شێواندن و تەفرەی دان. فكيف إذا جمعناهم ليوم لا ريب فيه ووفيت كل نفس ما كسبت وهم لا يظلمون ئاخۆ حاڵیان چۆن بێت کاتێ لەو ڕۆژەدا کۆیان دەکەینەوە کە هیچ گومانێک لە هاتنیدا نییە و بیدک الخیر انک علی کل شیء قدیر. ئەی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەی ئیماندار بڵێ، خوایە تۆ خاوەنی هەموو شتێکیت، دەسەڵات دەبەخشیت بە هەر کەسێک بتەوێت و دەسەڵات وەردەگریتەوە لە هەر کەسێک بتەوێت، هەر کەس بتەوێت باڵا دەستی دەکەیت، هەر کەسێکیش بتەوێت زەلیل و بێدەسەڵات و ژێردەستی دەکەیت، مردوو لە زیندوو دەردێنیت، ڕزق و ڕۆزی بێ حیساب و بێ شومار دەبەخشیت بە هەر کەس بتەوێت، کارەکانت هەر هەمووی پڕە لە حیکمەت و دانایی، بەندەکانت سەرسام و سەرسوڕماون لە کەماڵی تۆ. لا یتخذ المومنون الکافرین اولیاء من دون المومنین. ئەوەی کاری وا بکات ئەو کارەی دەبێتە هۆی ئەوەی هیچ پەیوەندێکی ئیمانی بە خواوە نەمێنێت مەگەر لەبەر ئەوەی خۆتان بە بێگومان لە شەڕیان بپارێزن و قوتار بن ئەویش بەوەی بەدەم ڕازیان بکەن نەک بە دڵ و کردەوە خوای گەورەش بێدارتان دەکاتەوە بە سیفەتی تۆڵەسەندنەوەی خۆی دەتانترسێنێت هەموو کەس کار و کردەوەکانی خۆی دەبینێت ئامادە کراون بە خێر و شەڕیەوە، تاوانبار ئاوات دەخوازێت کە لە نێوان خۆی و کردەوە خراپەکانیدا مەودایەکی دوور و درێژ هەبوایە، خوای گەورەش بێدارتان دەکاتەوە بە سیفەتی تۆڵەسنەوەی خۆی دەتان ترسێنێت لەوەی کە کاری ناڕەوا بکەن و خوا بە سۆز و بە بەزەییە بۆ ئەو بەندانەی کە بەم ئاگاداریانە دڵیان ڕادەچڵەکێت ئەوەی بە ئافرەت دەکرێت بە پیاو ناکرێت، بە پێچەوانەشەوە ژن و پیاو تەواوکاری یەکترن و هیچیان لای خوا کەمڕێز نین، ئەرکی خزمەتکاری بەیت المقدسیش بەو ناکرێت. منیش بەڕاستی ناوم نا مەریەم و من ئەیپارێزم بە تۆ خۆی و وەچەکەی لە شەیتانی ڕەجمکراو. هەر کاتێک زەکەریا دەچوو بۆ سەردانی لە شوێنی خواپەرستیەکەیدا دەیبینی ڕزق و ڕۆزی و ناز و نیعمەتی جۆراو جۆری لایە، زەکەریا وتی، ئەی مەریەم ئەو هەموو ڕزق و ڕۆزیەت لە کوێ بوو؟ مەریەم لە وەڵامیدا وتی، ئەوە لە لایەن خواوەیە، ئەو بۆم دەنێرێت، بەڕاستی خوا بە هەر کەس بیەوێت کە خێزانم سچی بووە خوای گەورە فەرمووی نیشانەکەت ئەوەیە کە توانای قسەکردنت تا سێ ڕۆژ لەگەڵ خەڵکیدا نابێت زمانت دەبەسرێت مەگەر بە ئیشارەت و ئاماژە نەبێت تۆش زۆر یادی پەروەردگارت و تەسبیحات و ستایشی بکە بەتایبەتی لە دەمەو ئێوارە و ویست و فەرمانی خوا هەر وایە و چی بوێت دروستی دەکات. هەر کاتێک شتێکی بوێت تەنها پێی بڵێ ببە دەست بەجێ دەبێت. ویعلمه الکتاب والحکمە والتوراة والانجیل. هەروەها خوای گەورە فێری کتێب و نووسین و لە ئایندەدا ڕایدەگەیەنێت بە نەوەی ئیسرائیل کە من پێغەمبەرێکم بۆ لای ئێوە ڕەوانەکراوم بەڵگە و نیشانەیەکیشم پێیە لەلایەن پەروەردگارتانەوە ئەویش ئەمەیە کە من لە قوڕ شێوەی باڵندەتان بۆ دروست دەکەم ئینجا فووی پێدا دەکەم بە فەرمانی خوا یەکسەر دەبێتە باڵندەیەکی زیندوو و کوێری زکماک و وجئتکم بآیة من ربکم فاتقوا الله وأطیعون. هەروەها بەڕاست دانەری ئەو تەوراتەم کە لەبەردەستم دایە، هاتووم بۆ ئەوەی هەندێک لەو شتانەی لەسەرتان حەرام کراوە بە فەرمانی خوا حەڵاڵی بکەم و بەڵگەشم بۆ هێناون لەلایەن پەروەردگارتانەوە لەسەر ڕاستی پێغەمبەرایەتیم کەواتە لە خوا بترسن و فەرمانبەرداری من بن و بە قسەم بکەن جا کاتێک عیسا هەستی بە کوفر و بێدینی ئەوانە کرد وتی، کێ پشتیوانمە بۆ لای خوا؟ کێ دێت تا پێکەوە بەرنامەی خوا بگەیەنین؟ حەوارییەکان وتیان، ئێمەین پشتیوانانی دین و ئایینی خوا، باوەڕی تەواومان بەو خوایە هێناوە، تۆش شایەتی بدە کە بەڕاستی ئێمە موسڵمان و ملکەچ و فەرمانبەردارین. بەیادیان بهێنە کاتێک خوا فەرمووی، ئەی عیسا، من بە شێوەیەکی ئاسایی تۆ دەمرێنم، پاشان تۆ پایەدار و بەرز و بڵند دەکەمەوە لای خۆم. لە دەستی ناپاکی ئەوانەی کە بێباوەڕن ڕزگارت دەکەم و پاک ڕاتدەگرم و بەرزی و بڵندی دەبەخشم بەوانەی کە شوێنکەوتەی تۆن بەسەر کافراندا هەتا ڕۆژی قیامەت. ئەوە خوا بە تەواوی پاداشتیان دەداتەوە، بەڕاستی خوا ستەمکارانی خۆشناوێت. ذلک نتلوه علیک من الآیات والذکر الحکیم. ئەو هەواڵ و بەسەرهاتانەی کە بەسەرتدا دەیخوێنینەوە، ئەی محمد صلی اللە علیه وسلم، دوای ئەوەی کە هەموو ئەو ڕاستیانەت پێگەیشت دەربارەی عیسا، جا ئەگەر کەسانێک هەر موجادەلەیان کرد و لەسەری ڕۆیشتن و شتی ناڕەوایان دەربارەی عیسا وت، تۆش پێیان بڵێ، وەرن، با کوڕانی ئێمە و کوڕانی ئێوە، ئافرەتانی ئێمە و ئافرەتانی ئێوە، خۆمان و خۆشتان بانگ بکەین و ئامادە بین لە شوێنێکی تایبەتدا، هیچ خوایەک نیە جگە لە اللە، بێگومان ئەو اللەیە هەر خۆی باڵادەست و دانایە. فَإِن تَوَلَّوْا فَإِنَّ اللَّهَ عَلِیمٌ بِالْمُفْسِدِینَ. لەگەڵ ئەم هەموو بەڵگە و ڕاستیانەدا ئەگەر هەر ڕوویان وەرگێڕا و پشتیان تێکرد ئەوە بزانە ئەوانە ڕاستی خواز نین، خوایش زانا و ئاگایە بەوانەی کە تۆوی تاوان و خراپە دەچێنن. ئەی ئەوانەی کتێبتان بۆ ڕەوانە کراوە وەرن بەدەم بانگەواز و بەرنامەیەکەوە کاوەش و هاوسەنگە لە نێوان ئێمەش و ئێوەشدا ئەویش ئەوەیە جگە لە اللە کەسی تر نەپەرستین هیچ جۆرە هاوەڵێکی بۆ بڕیار نەدەین هیچ لایەکمان لاکەی ترمان بە پیرۆز و فەرمانڕەوا دانەنێین لە جیاتی ئەو زاتە و نەیپەرستین خۆ ئەگەر لەم بانگەوازەدا دیارە هەر خوا ئەو شتانە دەزانێت ئێوە نایزانن. ما كان ابراهیم یهودیا ولا نصرانیا ولکن کان حنیفا مسلما حنیفا مسلما وما کان من المشرکین. ئاشکرایە کە ئیبراهیم نە جوولەکە بووە و نە گاور، بەڵکو ملکەچ و فەرمانبەردار و مسوڵمان بووە و لە دەستەی موشریک و هاوەڵگەران نەبووە. کە هەمووی بەڵگەن لەسەر ڕاستی پێغەمبەرایەتی محمد صلی اللە علیە وسلم لە کاتێکدا ئێوە بە ئاشکرا نیشانەی پێغەمبەرایەتی ئەو دەبینن لە کتێبەکانتاندا. یا اهل الکتاب لم تلبسون الحق بالباطل وتکتمون الحق وانتم تعلمون. ئەی خاوەن کتێبەکان بۆچی بەرگی بەتاڵ و ناهەقی دەکەن بە بەری حەق و ڕاستیدا و حەق و ڕاستی دەشارنەوە؟ ئێوە لە سەرەتای ڕۆژدا بە درۆوە ئیمان و باوەڕ بهێنن بەو قورئانەی بۆ ئیمانداران ڕەوانە کراوە، بەڵام لە کۆتایی ڕۆژدا دەمە و ئێوارە پەشیمان ببنەوە تا دوودڵی و گومانیان تێدا دروست ببێت بۆ ئەوەی پاشگەز ببنەوە. ولا تؤمنوا الا لمن تبع دینکم، بڕوا مەکەن و متمانە مەکەن بە کەس جگە بەو کەسانەی کە شوێنی ئاینی ئێوە کەوتوون ئەی محمد صلی اللە علیه وسلم پێیان بڵێ کە بەڕاستی هەر هیدایەت و ڕێنمووی خوایی هیدایەت و ڕێنموویە کەچی جووەکان بە یەکتر دەڵێن دان بەوەدا مەنێن کە کەس وەکو ئێوەی پێبەخشراوە باسی تەورات و دواهەمین پێغەمبەریش مەکەن تا لای پەروەردگارتان سبەی لە قیامەتدا قسەیان زاڵ نەبێت بەسەرتاندا، ئەی محمد صلی اللە علیە وسلم تۆش بڵێ، بەڕاستی هەرچی ڕێز و بەخشش و فەزڵ هەیە بەدەست خوایە و دەیبەخشێت بەو کەسانەی کە دەیەوێت و شایەستەن و خوا فراوانگیر و زانایە. ویقولون علی اللە الکذب وهم یعلمون. لە شوێنکەوتوانی کتێبە ئاسمانیەکان کەسانێکن ئەگەر ماڵ و داراییەکی زۆری بە ئەمانەت لەلا دابنێیت هەر کاتێک داوای بکەیت بۆت دەگێڕێتەوە بە تەواوی هەشیانە ئەگەر دینارێکی بە ئەمانەت لا دابنێیت بۆت نایگێڕێتەوە مەگەر بەسەریەوە ڕاوەستابیت و کۆڵی لێ نەدەیت ئەوانە بۆیە وا دەکەن چونکە دەڵێن لە بەرامبەر دەستەی نەخوێندەواراندا مەبەستیان موسوڵمانانە لێپرسراو نابین ئەگەر فێڵیان لێ بکەین و ماڵیان بخۆین ئەوانە بەدەم خواوە درۆ هەڵدەبەستن و دەشزانن کە درۆ دەکەن. بەلا من ئەوفا بعهده واتقا فان اللە یحب المتقین. نەخێر وانیە هەرکەس ئەو پەیمانەی کە داویەتی بەخوا جێبەجێی کردبێت و خۆی پاراستبێت لە حەرام ولکن کونوا ربانیین بما کنتم تعلمون الکتاب و بما کنتم تدرسون. بۆ هیچ ئادەمیزاد و کەسێک نەگونجاوە کە خوا کتێبی ئاسمانی و فەرمانڕەوایی و پێغەمبەرایەتی پێ ببەخشێت لەوەو دوا بە خەڵکی بڵێت وەرن ببنە عەبد و بەندەی من لە جیاتی ئەوەی بەندە و عەبدی خوا بن بەڵکو بە خەڵکیان وتووە هەوڵ بدەن بۆ خوا بژین و لێبڕاو بن بەوەی کە ئەگەر لە ئایندەدا پێغەمبەرێکم بۆ ڕەوانە کردن و بەڕازدانەری ئەوەی ئێوەش بوو ئەوە دەبێت باوەڕی پێ بهێن و پشتگیری بکەن ئینجا خوا فەرمووی ئایا بڕیارتاندا و پەیمانی منتان بەو جۆرە وەرگرت کە پێم ڕاگەیاندن وتیان بڕیارماندا و هەروا دەکەین ئەو ساخوا پێی فەرمونون وشهدوا ان الرسول حق وجاءهم البینات والله لا یهدی القوم الظالمین چۆن خوا گەلێک هیدایەت دەدات کە دوای ئەوەی باوەڕیان هێنا هەڵگەڕانەوە و کافر بوون لە حاڵێکدا شایەتیان دابوو کە ئەم پێغەمبەرە حەقە و چەندەها بەڵگە و نیشانەشیان بۆ هاتبوو لەسەر ڕاستی محمد صلی اللە علیه وسلم اولئک لهم عذاب الیم و ما لهم من ناصرین. بەڕاستی ئەوانەی بێباوەڕ بوون و بە بێ باوەڕی مردوون، ئەگەر هەر یەکەیان بتوانێت پڕ بە پڕی زەوی ئاڵتوون بهێنێت و بیکات بە فیدیەی خۆی هەرگیز لێی وەرناگیرێت، ئەوانە سزای بە ئێش و ئازار بۆیان ئامادەیە و کەسیش نییە پشتیوانیان لێ بکات و فریایان بکەوێت.